و دەستی سپی و دەستێک کە مرۆڤ دۆست بێ لە خزمەتتان دابووین لە دووتارە بەهەمان شێوە هیجرەتی پێغەمبەرمان عەلەیه سەلات وەسەلام دەرخەر و سەلمێنەری بوارێکی دیکەیە بۆ من و تۆی مسلمان کە پێویستە پەند و ئامۆژگاری لێ وەربگرین هیجرەتی پێغەمبەرمان عەلا نەبینا و عەلەیهم الصلاة والسلام ئەو پەیامە گرنگەی کە ئەمڕۆ لێوەی وەردەگرین بریتییە لەوەی کە پێمان دەڵێت بۆ پیشاندانی دوو بەرەیە مرۆڤایەتی خوای پەروەردگار دەفەرموێت ئینا هەدەیناه السەبیلە ئیما شاکرا و ئیما کەفورا خوای پەروەردگار دەفەرمێ دروستم کردوون لەسەر هەسارەی زەوی دامناون بۆ هەتاوەکو یان سوپاسگوزاری بەندەی خوابن کە بەندەی شاکیرینن یان کوفرانە بژێری نیعمەتی خوای پەروەردگار دەکەن چونکە خوا سبحانه وتعالى لە هجرەتی پێغەمبەراندا اختیار دەدا بە مرۆڤایەتی فمن شاء فلیؤمن ومن شاء فلیکفر کێ دەیەوێ ئیماندار بێ و بە ئیماندارانە بژی با شوێن ڕێگا و ڕێبازی هجرەتی پێغەمبەران بکەوێت بە پێچەوانەوە کێش دەیەوێ ئازادە خاوەنی بیر و بیرکردنەوەی خۆیەتی چۆن بیر دەکاتەوە و چۆن دەژێ دەتوانێ بەرەکەی دیکەیان هەڵببژێرێت کەواتە بەرەی ئیمان بەرەی سوپاسگوزاری بەرەی دەستی سپی لە هەمان کاتا بۆ پیشاندانی جگە لە دەستی سپی بۆ پیشاندانی ڕوخساری سپی و ڕوخساری ڕازگۆیانە و ڕوخساری دڵسۆزی و مرۆڤ دۆستانەی لەسەر ڕوخساری خۆمان هەڵوەستە بکەین و ڕوخسارمان لە ڕوانگەی جێگیربوونی ئیمان لە دڵمانە ڕوخسارمان ڕوخسارێکی محەممەدی بێ عەلەیهی سەڵات وەسەلام کەواتە ڕوخسار لە ئاینی پیرۆزی ئیسلامدا گرنگی زۆر پێدراوە چونکە ڕوخسار ناسنامەیە ڕوخسار تایبەتمەندێتی کەسەکان پیشان دەدات تایبەتمەندێتی ئومەتی پێغەمبەری خوا عەلەیه سەلات وەسەلام لە ڕوانگەی دڵیەوە لە ڕوخساریشیدا جیاوازی هەیە لەگەڵ ئومەتانی دیکەدا ڕوخساری جوان و شۆخ و ڕازاوەی پێغەمبەرمان عەلەیه سەلات وەسەلام ڕاستێتی و سەلمێنەری ئەم بابەتەیە کە پێغەمبەرمان عەلەیه سەلات وەسەلام چ ڕوخسارێکی شیرین و ڕووگەش و مژدەبەخشی پێ بووە سەحابە ئازیزەکان لە باسی جوانی ڕوخساری پێغەمبەردا عەلا نەبینا و عەلەیهیم و سەلات و سەلام دەفەرموێت جگە لە ئەبوبەکر و عومەر هیچ کەسمان تینوێتی چاومان نەشکاوە تامەزرۆیەتیمان دەرنەچووە لە ڕوخساری پێغەمبەری ئازیز لەبەر هەیبەت و لەبەر جوانی و لەبەر ئەو حەیائەی کە هەمان بوو لە خزمەتی پێغەمبەردا عەلەیهی سەڵات وەسەلام ئاخر کەسێ کە لۆمەی یەعقوب دەکات چاوەکانی لەدەست داوە بۆ کوڕە نازدارەکەی و کوڕە جوانەکەی یوسفی نەدیوە بۆیە لۆمەی یەعقوبەکات خۆ گەر جوانی یوسفی بدیایە ڕەوشت بەرزی و ئەخلاقی یوسفی بدیایە لۆمەی یەعقوبی نەدەکرد فەکەیفە بۆ جوانی ڕوخساری پێغەمبەرێک کە سەرداری پێغەمبەران بێت پێغەمبەرێک خوا سبحانه وتعالى وإنك لعلى خلق عظيم نەک هەر ئەخلاقی بەڵکو خەلقی پێغەمبەر صلى الله تعالى عليه وسلم جوانی پێغەمبەر ڕووگەشی و مژدەبەخشی پێغەمبەر ئەوەمان پێ دەڵێ کە لە کاتێکدا پێغەمبەرمان عەلەیهی سەلات وەسەلام چووە شاری مەدینە بۆچی هەموو سەحابە ئەمەیان پێکرا وتیان طلع البدر علینا مانگی چواردە مانگی پڕ مانگێک دنیاتان بۆ ڕووناک دەکاتەوە ئەوە پێخەمبەری ئازیزە ڕووناکترین ڕۆژی مەدینەیە کە تەشریفی هێناوەتە ناو مەدینە عەبدوڵڵای کوڕی سەلام گەورە زانایەکی جوولەکە بوو دەڵێ لەگەڵ هاتنی خۆشەویست بۆ ناو شاری مەدینە لە ڕوخساری پێغەمبەرەوە قسەیەک دەکات دەڵێ واللهی ئەم ڕوخسار و دەم و چاوە دەم و چاوی کەسێک و کەسایەتیەکی درۆزن نییە بەڵکو ئەم دەم و چاوە هێمای ڕاستگۆیی و هێمای مرۆڤ دۆستی و هێمای ئەوەیە کە خێر و خۆشی پێیە بۆ ئێمە بە هەمان شێوە سەحابەیەکی ئازیز عەمری کوڕی عاس ڕزگارکەری وڵاتی میسر دەفەرموێت لە کۆتایەکانی تەمەنیدا ئیمامی مسلیم فەرمودەکەمان بۆ دێنێ کە دەفەرموێ واللهی ناتوانم بە تەواوەتی وەسفی پێغەمبەرتان بۆ بکەم چونکە نەمتوانی لە بەرامبەر جوانی پێغەمبەردا دڵم تێر بخوات چاوم ئاسوودە بێ و لەسەر پێغەمبەری خوا زۆر ڕای بگرم بەڵێ خۆشەویستانم بۆیە بەڕاستی جێگای خۆیەتی ئێمەش لە هیجرەتەوە لە خزمەت ڕوخساری نورانی پێغەمبەردا عەلەیهی سەلات وەسەلام حسابێک بۆ ڕوخسارمان بکەین قورئانی پیرۆز باسی ڕوخساری پێغەمبەرمان بۆ دەکات کاتێ خۆشەویستمان لە شاری مەدینەیە قورئان دەفەرموێ قد نرى تقلب وجهک فی السماء ئەی محمد بە دڵنیاییەوە چاوگێڕان و ڕوخساری تۆ دەبینین کە شەیدای ئەوەی ڕووکردنت لە نوێژدا لە بری بەیت المەقدیس بگۆڕی بۆ کەعبە بۆیە خوای پەروەردگار دەفەرموێ فأقم وجهك فولی وجهك جارێک و چەندین جار خوای پەروەردگار لە بەرامبەر ڕوخساری پڕ لە ڕاستگۆیی پێغەمبەردا دەفەرموێ ڕوخسارت ڕووگەیەکی پێخۆشە خوای پەروەردگار خۆشیەکەی تۆ دێنێتە دی بۆیە ئەی محەممەد ڕووبکە ئەو کەعبەیی کە دڵت پێی ئارامە بۆیە دەبینین ئازیز و خۆشەویستمان پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم کاتێک ئەمە جێگیر دەبێ بۆ ئوممەتەکەی فێرمان دەکات لە دوای دابەستنی اللە اکبری نوێژ سوننەتە بڵێین وجهت وجهی للذی یەکسەر بەمە دەست پێ دەکەین دوعای ئیستفتاح یەکێک لە دوعاکان وجهت وجهیە ڕووکردن و حسابکردن بۆ ڕووگەمان کە لە خوای پەروەردگارە لە کەعبە و لە ماڵی خوای پەروەردگارە پەیوەندیمان بە خوای پەروەردگارەوە هەیە بۆیە دەبینین بە هەمان شێوە فێرمان دەکات دەفەرمێ کاتێک سوجدە دەبن هەموو جۆرەکانی سوجدە بە تایبەتی سوجدەی تیلاوە بە نمونە یەکسەر دەڵێی سەجدە وەجهی للذی بە هەمان شێوە سەجدە دەبا دەموچاو بۆچی باسی دەموچاو دەکا چونکە ڕوخساری مسلمان دەرخەری عقیدە و بیر و باوەڕێکە کە لە دڵدایە کە لە مێشکدایە کە ئەم نیعمەتەی خوای پەروەردگار کە ڕوخسارە بەخشیوێتی بە من و تۆ دەبێت تەنها بۆ خوای پەروەردگار نەوی بکەین بۆیە زۆر گرنگە بەڕاستی مسلمانانی ئازیز ئێمەش وەک سەحابەکانی پێغەمبەری خوا ئەوە حاڵی بین بۆ مامەڵەکردن لەگەڵ ڕوخسارماندا نیشانەکانی ڕوخسار جوانی مسلمان لە دنیادا وە لە قیامەتا چیە عبداللەی کوڕی عباس ڕەزا و ڕەحمەتی خوا لە هەموویان بێت دەفەرموێت پێناسەمان بۆ دەکا نیشانەی جوانی ڕوخساری مسلمان و ئومەتی محەممەد بریتیە لەوەی کە چاکەکار بێت پێناسەی چاکەمان بۆ دەکات و دەفەرموێت مسوڵمانانی ئازیز میللەتی کوردی مسوڵمان زۆر جوان حاڵی بووە لەم نیعمەتەی خوای پەروەردگارە کە پێناسەی کەسێتی کەسەکانیان کردووە و تویانە بەڕاستی دەم و چاوێکی جوان و باشی هەیە لە ڕوانگەی دەم و چاویەوە کەسایەتی کەسەکانیان هەڵسەنگاندووە خۆشەویستانم ئەگەر سەرنج بەین قورئانی پیرۆز لەناو سەرجەم ناز و نیعمەتەکانا سەرنجمان ڕادەکێشێ لە ڕوخسارماندا بۆ دوو نیعمەت دەفەرموێ ئەلەم نەجعەل لەه عەینەین ئەی مرۆڤ دوو چاومان پێ نەبەخشی بووی وەلیسانە وەشەفەتەین یەک زمان و دوو لێو بۆ خوای پەروەردگار لەناو زۆرێک لە نیعمەتەکان نیعمەتی عەقڵ نیعمەتی گوێ نیعمەتی پێست بەڵام خوای گەورە باسی نیعمەتی چاو پاشان نیعمەتی زمانمان بۆ دەکات بۆیە کوردەواری ئێمەش ناوی ناوە دەم و چاو پێناسەی ئینسانیان کردووە بەوەی کە چاوی خیانەتی تێدا نەبێ زمانی غەیبەتی تێدا نەبێ زمانی مسوڵمانان لە دەمی پارێزراو بن و هەروەها چاوی سەیری گەردوونی خوای پەروەردگار بکات سەیری قورئان بکات بە هەمان شێوە زمانی گەیەنەری ئەو پەیامەی خوای پەروەردگار بێت چاو دەبینێ و فێر دەبێ بەڵام زمان دەری دەبڕێ و کەسایەتی تۆ پێناسە دەکات تۆ ئومەتی ڕسول اللهی یان نا پاشان دەفەرموێ بە هەمان شێوە چاکەکردن لە دنیادا و نورا فی القلب و قوة فی البدن و سعة فی الرزق و محبة فی قلوب الناس دەفەرمێ دەموچاو سپییەکان بەمەدا دەناسرێ دوای ئەوەی کە ڕوخساریمان ناسی دڵیان کراوەیە سینەیان کراوەیە دڵیان ئاسوودەیە ئەم دڵ ئاسوودەیە زۆر گرنگە برای مسوڵمانم سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی تۆ لە کاتێکدا ئیمان لە دڵتایە بە ڕوخسارتەوە دیارە با گرفت و قەیرانت هەبێ ئەگەر سەرنجتان ڕاکێشم بۆ ئەم نمونەیە هاوڵاتیەک مسلمانێک لە خانوویەکدایە ئەوەی کە هەیەتی بەشی دابینکردنی نانی ڕۆژانەی ناکات بەڵام خانووەکەشی لێ وەردەگرن. لەم کاتەدا هاوڵاتیەکی دیکە خانوویەکی هەیە ملیۆنان دۆلاری هەیە ئەو هاوڵاتێ دەمرێت مناڵی نییە کەسی نییە پێی دەوترێت هەموو سەروەت و سامانی ئەم کەسە دەوڵەمەنە دەخەینە سەر حسابی تۆ ئەی کەسە فەقیرەکە بەڵام ڕێوڕەسمی گواستنەوەی ئەم ماڵە بۆ سەر حسابی تۆ ساڵێکی دەوێ ماوەیەکی دەوێ ئەم کەسەیە چۆن دەژی ئەم کەسەیە دڵی ئاسوودەیە یان نا ئەم کەسەیە بەتەمای ئەم ماڵەیە یان نا بێگومان دڵی خۆشە ئا لێرەدایە بەڕاستی دەبێ من و تۆی مسوڵمانیش بەراوردی ئەم دنیایە لە ڕوانگەی ئارامی دڵمانەوە بکەین بە قیامەت کەواتە ئەگەر لە من و تۆی موسڵمان بپرسن تۆی نەخۆش، تۆی قەرزار، تۆی بێکەس، تۆی بێ منداڵ، تۆ هەر گرفت و قەیرانێکت هەیە، دەبێ ئەم سینەی تۆ بەم ئایەتە ئاو درابێ کە خوای پەروەردگار مژدەمان پێدەدا، مژدەیەکی زۆر خۆش، ئەفەمەن وعدناه وعدا حسنا فهو لاقی یەک بە یەکتان دەگەن بەم مژدە و بەڵێنەی خوای پەروەردگار بۆیە دەفەرموێ ونورا فی القلب وقوة فی البدن قوة الى قوتکم ئەم هێزی پاڵنان و خۆشویستنی خوای میهرەبانەیە کە تۆ وا لێ دەکا دەستت جەستەت ماندوو بێ زیاتر وسعة فی الرزق دەتەوێ رزقت زیاد بێ چاکەکار بە بەخشندە بە ڕوخسار شیرین بە و هەروەها دەفەرموێ، ومحبە فی قلوب الناس، ئایا پێخەمبەر بەچی توانیوێتی لە دڵی ملیاران ئینسانا جێگەی خۆی بکاتەوە بێگومان بە ڕەوشتی جوانی؟ قورئان لێرەدا ڕوودەکاتە ئوممەتی ڕەسول اللە ئوممەتی پێخەمبەری خوا لە هیجرەتی خۆشەویستەوە فێر ببن کێ هەبوو لە دوژمنەکانی دەموچاوی پێخەمبەری دیبێ و ڕاستگۆی پێخەمبەری نەسەلماندبێت؟ دۆست و دژمن شاهێدی بۆ نەدەدای کەواتە من و تۆی مسلمانیش لە هجرەتی پێغەمبەرەوە عەلەیه سەلات وەسەلام پێویستە ڕوخسارمان زمانمان بە تایبەتی چاومان برای مسلمانم ئەم چاوەیە دەمانگەێنێ بە دیداری خوای میهرەبان ئەم زمانەیە ئەگەر نەیپارێزین دەمانگەێنێ بە جەهەنم بە تایبەتی ئەو زمانە ئاگادار بین کردەوەکانمان لەدەسەدات هۆکارێکی دیکە بریتییە لە شەونوێژ بریتییە لە خزمەتی خوای پەروەردگارا ژیان، بریتییە لەوەی کە شێخ حەسەنی بەسری لێیان دەپرسی بۆ موسڵمان ڕووی خۆشە؟ بۆ ئاسوودەیە؟ بۆ بە ڕۆژا دەیبینین زۆر بەخشندەیە؟ دەیفەرموو خلو بالرحمن، کەسێک بە شەو لەگەڵ خوای پەروەردگارا ڕاز و نیازی هەبێ، کەسێک شەو لەگەڵ خوای پەروەردگارا سەری سوجدەی نەوی کردبێ، چۆن بە ڕۆژ پێوەی دیار نییە و چۆن بە ڕۆژ فەرحی پێوە نابینرێ؟ کەواتە زۆر گرنگە بەڕاستی من و تۆی مسوڵمانیش بەم ڕۆحیەتەوە مامەڵە بکەین سینەمان ئاوەدان بێت کەواتە ئەی گەنجانی ئومەتی ڕەسوڵ اللە با ڕوخسارمان ڕوخساری یوسف پێخەمبەریانە بێ با موسا پێخەمبەریانە بێ با محەممەدیانە بێ چۆن بەداخەوە ئەوڕۆ نەخۆشیەک ڕووی لە ئومەتی ڕسول الله کردووە ڕوخسار و دەموچاوەکان تووشی نەخۆشی ئیمۆ، تاتۆ، دەستکاری خۆکردن، چاوی خۆ داپۆشین بە نموونە، هێشتنەوەی قژ، داپۆشینی چاوێک و دەرکەوتنی چاوێک، ئەمە پێچەوانەی ڕوخساری هەموو پێخەمبەرانە، ئەمە جێبەجێکردنی فیکرە و بەرەی دەجال و فروفێڵ لەیەکترکردنە، نەخێر دەموچاو و ڕوخساری پێغەمبەر صلی اللە تعالی علیه وسلم، ئەی گەنجی ئازیز. گەنجانی خۆشەویستم سەرنج ڕادەکێشم بۆ ئەم چیرۆکە و ئەم ڕووداوە واقیعییە کە دکتۆرەکە دەڵێ لە ئەخیریدا لەبەرامبەر ڕوخساری ئەم گەنجەدا دکتۆرێکی مسوڵمان لە وڵاتی سعودیە دەڵێ، لە عیادەکەم بوو بە دەنگەدەنگ و هەرا کاتێک هاتم ئافرەتێک سەرپۆشی فڕێدەدا جلوبەرگی خۆی خەریبوو لادەبرد قسەی دەکرد هاواری دەکرد کردیان بە ژوورەکەی مندا پەلاماری شتەکانی دام گەنجێک باوشی پیاکرد دای دەپۆشی ناوچاوی ماچە کرد دایەگیان دایەگیانی بوو وتم ڕۆڵەکەم کوڕەکەم زەحمەت نەبێ ئەمە چیتە وتی ئەمە دایکمە وتم لە کەیوە ئاوایە وتی ئەوەی ڕاستی بێ چیرۆکی دایکم هەر بە نوقسانی لە دایک بووە بە نوقسانیش داویانە بە شوو دوای ئەوەی کە حامیلە دەبێت بەو کوڕە خۆی دەڵێ باوکیشم لێی جیا دەبێتەوە لە دە ساڵانەوە من ئەم دایکەم دەگێڕم ئەم دایکم بە کۆڵەوەیە هیچ شەوێک نییە قاچی نەبەستم بە قاچمەوە نەبادا بڕوا چی پێ خۆشە بۆم هێناوە دکتۆرەکە دەڵێ وتم ئەی گەنج تخوا ئەم دایکە دەزانێت تۆ کوڕی ئەوی وتی ناوەڵا ئەی تۆ چۆن وا دەکەی ئەی وتی خوای پەروەردگار نافەرموێ و ئەحسین کەما ئەحسن الله ئیلیک لەگەڵ دایکتانا چاک بن وقضا ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا مەگەر چاوی خوای پەروەردگار گرنگە یان چاو عقلی دایکم دکتۆرەکە دەڵێ بەتەمەنم وا نەگریاوم بەتەمەنم ڕوخساری جوانی وام نەدیوە وتم ئای بەقوربانت بم ئەی پێغەمبەری دەم و چاو جوان کە گەنجی جوانی ئاوا پەروەردە دەکەی وتم توخوا بچنە دەرەوەڵە هێندە گریام لە ژوورەکەمدا کە ئاشنا بووم بە دەم و چاوێکی جوان گەنجی مسوڵمان دەبێ دەم و چاوی تۆ بەم جۆرە بێ ئەو دەموچاوانەی کە زەردەخەنەیان لەسەرە ئەو دەموچاوانەی کە نیعمەتیان پێدراوە کام نیعمەت برای مسوڵمانم کام نیعمەتە چاوت دەپارێزێ لە نەڤەر کام نیعمەتە توای لە تۆ کردۆ زمانت دەپارێزێ گوناه ناکەی بە ڕوخسارت بە چاوت بە عەقڵت بە گوێت دەگوێ بگرە وجوه یومئذ ناظرە ئەم چاوانە ئەم ڕوخسارانە دەگا بە دیداری خوای پەروەردگار بەڵێ برای مسوڵمانم خوای گەورە نافەرمێ هەموو داوە دەموچاوەکان دەموچاوانێک هەن شاد دەبن بە دیداری خوای پەروەردگار دەفەرمێ إذا دخل أهل الجنة الجنة وأهل النار النار نادى مناد يا أهل الجنة إن لكم عند الله موعدا وتبیض وتبیض وجوهنا ویدخلنا الجنە وینجینا من النار دەموچاومان سپی بووەتەوە چوینەتە بەهەشتەوە لە جەهەنم پارێزراو بووین کردارەکانمان کێشراوە ئەفەرمێ خوای پەروەردگار لێرەدا وەڵام دەداتەوە دەفەرمێ هەل توریدونە شەیئەن ئەزیدکم شتێک ماوە پێتان بەم چیتانەوێ پێتان بەم ئا لێرەدایە دەفەرمێ للذین احسنوا الحسنى وزیادە چاکەکارانی دنیا باشیان پێدەدرێ وەزیادە یعنی ڕوئیەت الله یعنی بینینی خوای مهرەبان ئەوەیە کە دەفەرمێ خوای پەروەردگار خۆی پیشانی عەبدی ئیماندار دەدات ئا لێرەدایە کە عەبدی ئیماندار ئیتر هیچ خۆشیەک و ناز و نیعمەتێک لەمە گەورەتر نییە کاتە برای مسوڵمانم زۆر گرنگە من و تۆی مسوڵمان لە خزمەت هجرەتی پێغەمبەردا عەلەیه سەڵات وەسەلام گرفت و قەیرانەکان قیامەتمان لەبیر نەباتەوە گرفت و ناڕەحەتیەکان چاومان زمانمان عەقڵمان گوێمان بەرەڵا نەکا و بەویستی خۆی خراپە بڵێ بەڵکو هەموو لایەکمان بڵێین ما طابت الدنیا کەواتە ئەم ڕوخسارانە با ڕوخسارێکی محەمەدی بێ با گرفت و قەیرانەکان ئەوەمان لە یاد نەباتەوە کە لە ڕۆژی قیامەتا لە بەری دەموچاو سپیەکان نین کە پێغەمبەری خوا دەفەرموێ ئوممەتەکەم بە دەسی سپیان بەدەست هێنان بەسەری هەتیوە و هەروەها بە دەستی بە دەست بە دەست نوێژیان بە ئاوی دەست نوێژیان بە فرمێسکی چاویان بە سوژدەی سەر خۆڵیان لە ڕۆژی قیامەتا دەیان ناسمەوە دەبا هەوڵ بین بۆنی پێغەمبەرمان لێبێ دەبا هەوڵ بین وەک پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وسەلام ڕوخسارمان ڕوخسارێکی مژدەبەخش و جوان و خێری پێبێ بۆ تەواوی مسلمانان خوایە بە خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت یا الله یا ڕەحمان و یا ڕەحیم خوایە دەم و چاومان سپی کەرەوە خوایە لە دەم و چاو سپیانی خۆت قبوڵمان کە یا ئەرحەمە ڕاحمین خوایە نامە و کردارەکانمان بە دەستی ڕاستمان وەربگرینەوە خوایە دەستمان چاومان زمانمان سپی بێ یا ئەرحەم الراحمین خوایە دڵمان سپی کەرەوە یا رب العالمین بە خزمەتکاری و پێغەمبەر ئازدە قبولمان کە خوای پەروەردگار لێ داواکارین یا الله دڵمان لە ڕەشی بپارێزە زمانمان لە غیبەت بپارێزە چاومان لە نەظر بپارێزە گوێمان لە حرامەکان بپارێزە یا ئەرحەم الراحمین خوای پەروەردگار ئیمان لە دڵمانا جێگیر کە خوایە بەسەر گرفت و قەیرانەکانە ڕزگارمان کە هیدایەتی گەنجەکانمان بە یا ئەڵڵاه عاقبەتی پیرەکانمان بەخێر گێڕە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە خەڵک و خاکی کوردستانمان بپارێزە خێر و خۆشی بەسەر ئەم خەڵک و خاکەدا ببارێنە یا ئەرحەم الراحمین کۆتایی بە گرفت و قەیرانەکانمان بێنە ڕەحم بە دایک و باوکمان کە لە گوناهی مردووانمان خۆش بە یا ئەڵڵاه خوایە لە گوناهی مردووانمان خۆش بە خوایە بە دیداری خۆت شادمان کە بە دیداری رسول اللە شادمان کە لە ئاوی کەوثەر تێرمان کە لە بەهەشتەکەی خۆتا کۆمان بکەرەوە اللهم آمین